دەرد و دیاردە و ئەوانەی کە دروستی ئەکەن چوونەتەوە ئەویش بریتییە لە دووزمانی و قسەهێنان و قسەبردن. لەم زەمان و زەمینەدا دەستی خێر و چاکسازی کەمە و هێزی شەڕ و تێکدان زۆرە. قورئان باسی قەومێکمان بۆ ئەکا ئەفەرمێ وکان فی المدینە تسعە رهط یفسدون فی الارض ولا یصلحون. ئیشیان چی بووە یفسدون فی الارض فەسادیان دروست کردووە تێکیان داوە ئاژاوەیان ناوەتەوە ولا یصلحون چاکسازیان نەکردووە و چاکیان نەکردووە زۆر گرنگە زمانمان بگرین لە شەڕ و ئاژاوەنانەوە لە نێوان مرۆڤایەتیدا ناڵێم لە نێوان موسڵماناندا و قۆڵی جوامێرانەی لێ هەڵبکەین بۆ ئیسڵاح و چاکسازی و ئاشتی و برایەتی دروستکردن لە ناو خێزان و لە ناو شار و کۆمەڵگا و نەتەوە و لە ناو مرۆڤایەتیدا. ئاژاوە نانەوە ئاسانە لە سەر لووتکەی شاخی هەورامان یا باڵانبۆ تایەکی لاسیک، تلی بکەیتەوە هیچ زەحمەتێکی ناوێ حەتا بنی چەم ئەڕوا باڵەگرێتەوە ئاژاوە نانەوە فیتنەی دروست کردن شەر دروست کردن وەکو ئەو لاسیکە وەکو ئەو بەرد و بانگردێنە تلی کەیتەوە وایە بەڵام چاکسازی و بەین خۆش کردن زەحمەتە وەک ئەوەی بانگردێنێک بە شان و بە کۆڵ لە شیوەکەوە بەریتە سەر لووتکەی شاخەکە، چەند زەحمەت و هەناسە برکێت پێکەوێ، بەینی خەڵکی خۆشکردن، چاکسازی، ئیسڵاح، و رێکخستن، خۆشکردن، ئەوەندە زەحمەتی زۆرە. هەڕەشەی سەخت کراوە لەوانەی فیتنەی دەکەن، بەینی خەڵکی تێک ئەدەن، قسە ئەهێنن و قسە ئەبەن. بەڕێزان بەین تێکدان یا ئاژاوەنانەوە بە دوو جۆر ئەیکەن ئەوانەی دەستیان هەیە تیایا جۆرێکیان هانی تەرەف ئەدەن بۆ کوشتن و بۆ بڕین و بۆ پەلاماردان و بۆ تێکدان یان یەچێتە لای کەسێ بێ ئەوەی هیچ بووبێ حیچ دانیشێ لەگەڵیا لەوە چێ چاو محەلەبیشی بۆ بانگ کردبێ ئەڵێ تۆ زانی فڵانە کەس قینیەتی لێو قسەیە دا بە قەرز ئەڵێ چۆ نەزانی ئەڵێ بەخوا ئەو ڕۆژە بینیم خوێسەیە کرد مۆڕەیە کرد ئەمە قسێکی کرد و بەردێکی فرێدا بنی دەریایە یەک هەزار زانام بۆ دەربێنە بزانە توانم بەردە دەربێنن ئەمە جۆری یەکەم جۆری دووەم دوای ئەوەی دانی بەشەر ئەم دوو عائیلەیە ئەم ژن و مێردە ئەم دوو عەشرەتە ئەم دوو حیزبە ئەم دوو وڵاتە کە دانی بەشەر دوایی جۆرێکی تر نایڵێ سوڵح بکەن ئەچێ بۆ لای ئەم ئەڵێ فڵانە کەس وای پێ وتوی ئەندامێکی ئەو تیرەیە وای پێ وتووی بەخوا هەڕەشەیان لێ کردووی بەخوا وتویانە وای لێ ئەکەین ئەگەر پیاوە با بێتە پێشەوە چی چی لەم بابەتانە بۆ ئەوەی نەگەنە یەکتری بۆ ئەوەی ئاگرەکە گەرم بێ چونکە زۆر کەس لە ئاوی لێڵا ماسی بۆ ئەگیرێ بازاڕەکەی لەوا گەرمە بێ خوا پەنامان با بەڕێزان لە بەردەم ڕەسول اللە دا صلی اللە علیە وسلم لە شاری مەدینە دوای هاتنەوەی هاتنە خوارەوەی قورئان چواردە ساڵە قورئان دێتە خوارەوە خەڵک موسڵمان بووە ئەوس و خەزرەج ئیمانیان هێناوە بوون بە برا هیچ لە بەینیانا نەماوە دوای چواردە ساڵ لە هاتنی قورئان دوای ئەوەی ڕەسولوڵا لە مزگەوتایە و لە ناویانایە مونافق و فیتنەیەک ئەڕواتە لای مناڵێکی ئەوسی ئەڵێ تۆ زانی ئەو ساڵە لە شەڕەکا باوکی تۆیان چۆن کوشت کێ کوشتی بۆی باسەکا ئەڕوا بۆ لای مناڵێکی خەزرەجیش گەنجێک ئەڵێ ئەی تۆ ئەزانی ئەو ساڵە لەو شەڕەی کەوا لە بەینی ئەوس و خەزرەجا چل ساڵ دەوامی بوو ئێوە بنەماڵەکەتان چەند کەسی لێ کوژرا ئەم دوانە هانیانەدا لە یەک پەلاماری یەکەدەن یەکێک هاوارەکە هاوار ئەوسییەکان، ئەویش هاوارەکە هاوار خەزرەجییەکان، شمشێر ڕاکێشن، خۆی لە ئەسڵا بەرامبەر موشریکین و ئەبێ بڕۆن بۆ غەزا و جیهاد لەگەڵ پێغەمبەرا، ئێستا وا بەرامبەریەکی کردن تا پێغەمبەری خوا سەیریانەکا ئەڵێ خۆ من هێشتا زیندووم لە بەینتانا. ئینجا خەبەریان ئەبێتەوە و ئەزانن ئەمە فیتنە بوو ئاژاوەی دروست کرد لە بەینیانا. با گوێ بگرین بۆ پەیامی خوا و بۆ فەرمانە فەرمایشتەکانی رسول اللە بزانین دەربارەی ئەو کەسانەی کەوا فیتنەی دەکەن بەین تێک ئەدەن قسە ئەهێنن و قسە ئەبەن چی دەفەرموون. پێغەمبەری خوا صلی اللە علیە وسلم لە حەدیسێکا کە زۆر جار باسمان کردووە، ئەفەرمێ بە موسڵمانان ئەفەرمێ علیکم بئیصلاح ذات البین وەسیەتتان بۆ ئەکەم دائیمە بەینی خەڵک رێک بخەن دائیمە خەڵک ئاشت بکەنەوە دائیمە ئارامی و ئاشتی لە وڵاتا دروست بکەن چونکە خێر و سەدەقەی لە نوێژ و ڕۆژووی سوننەت، لە ئیعتیکاف لە مزگەوتی رسول اللە صلی اللە علیە و سلم خێرتر و چاکترە، لەولاوە دەفەرمێ، و ایاکم و افساد ذات البین، یا و فساد ذات البین، دەخیلتان بم بەینی خەڵک تێک مەدەن، فانها هی الحالقە، ئەگەر بەینی خەڵکی تێکدان بوو بە پیشەو ئەوە حالیقەیە حالیقە جاران شتێک بوو پێیان ئەو کافرمان سەرتاشەکان سەریان پێتاشی و ڕیشیان پێتاشی ئا ئەوە ئەڵێ حالیقەیە وەک گوێزان و موس چۆن موو نایەڵێ ئەمیش ئاوا دین نایەڵێ دین نوێژ حەج مزگەوت دروستکردن، شەو نوێژکردن، قورئان خوێندن، هەتیو بەخێوکردن، هیچ بە عەمەل نایە، کە بەینی خەڵکی تێکدا هەمووی ئەشواتۆ، هەمووی سفرەکە. رسول اللە صلی اللە علیە وسلم لە حەدیسێکا کە واسلی کوڕی احدب لە وائیلی کوڕ لە وائیلەوە لە حوزەیفەوە بۆمان دەگێڕێتەوە، پیاوێک، دووزمانی دەکرد قسەی ئەهێنا و قسەی دەبرد حوزەیفە فەرمووی بیستم لە پێغەمبەر صلی الله علیه وسلم فەرمووی لا يدخل الجنة نمام ئەوەی قسە بێنێ و قسە ببا ئەوەی دووزمانی بکە ناچێتە بەهەشت مسلمان ئاگاو لە خۆتە من و تۆ ئاگامان لە خۆمانە خەمی خەڵکمان نەبێ ئەڵێ فڵانەکەس وای وت فیسارەکەس وای وت دوایی لێرە هەڵەسێ ئەچێ بۆ لای ئەو تەرەفیش هەر عەینی ئەم قسانەی خۆی دروستی کرد ئەڵێ وەڵا وایان پێ وتن و وایان پێ وتوون. حوکمی ئەو کەسانە چییە؟ نەمیمە گوناحێکی کەبیرەیە گوناحێکی گەورەیە حەرامە بە ئیجماعی هەموو عولەمای ئیسلام، فەرموودەیەکی پێغەمبەر هەیە صلی اللە علیە و سلم، رسول اللە، دای بەلای دوو قەبرا لە گۆڕستانێکەوە تێپەڕی کرد، دوو قەبر لەو قەراخ جادەیا بوو، دای بەلایانا فەرمووی، ساحێبی ئەم دوو ئەم دوو مردووە ئێستا تەعزیب ئەدرێن، ئەم دوو مردووە ئێستا تەعزیبیان ئەدەن. و تەعزیبیشیان نادەن لە شتێکی گەورەدا دوای فەرمی بەڵێ بەرێ وەڵا گەورەیە یەکێکیان قسەی ئەهێنا و قسەی ئەبرد ئەویشیان لە دەستنوێژ و تارەتگرتن بێ موبالات بوو گوێی نەدایە پاک و خاوێنی ئەو نەخۆشانە ناڵێم کە پرۆستاتیانە ئەو پیاوە پیرانە ناڵێم کیسی میز بە قەویانەوەیە ئەوانە ناڵێم ناتوان دەست نوێژ بگرن توشی شەلەل بوون لەگەڵ ئێوەم نیە خەڵکینە لەگەڵ بێ دینمە کە گاڵتەی لێیە بە تارەت گرتن و غوسڵ کردن و نوێژ کردن حەدیسەکە بەرامبەر بەوانەیە. پیاوێکی فەقیر دەست نوێژی بۆ ناگیرێ و دەستی ئەلێرزێ بڵێ مامۆستا وتی وەڵا ئەمە خۆی بۆ پاک ناکرێتەوە پێغەمبەری خوا فەرموویەتی ئەمە عەزاب ئەدرێت نەیبەیتە سەر خۆو وانیە باسەکەی منیش باسی نەمیمەیە دوو زمانی فەرمی یەکێکیان قسەی ئەهێنا و قسەی ئەبرد بەلا انها کبیرە بەڵێ ئەم گوناهە گەورەیە بۆیە عەزاب ئەدرێن لەسەری بۆیە سزا ئەدرێن لەسەری هی النمیمە القالە بین الناس، پێتان بڵێم عەضە چییە؟ تیان بەڵێ، فەرمووی نەمیمەیە، قسە هێنان و قسە بردن لە بەینی خەڵکا، فڵان وای وت و فیسار وای وت، ئا ئەوە پێ وترێ نەمیمە و دوو زمانی. ئیبن عەباس خوای لێ ڕازی بێ ئەفەرمێ، هەر ئەو حەدیسەی پێشوو، دای بەلای دوو قەبرەکە، فەرمی ئەم دوانە تەعزیب ئەدرێن، ئەمەیان قسە هێنەر و قسە بەر بوو، فیتنە بوو. ناڵێ ئەمەیان دەست بۆ قەبرەکە ئەڵێ یەکێکیان، اما احدهما، یەکێکیان. لوقمانی حەکیم ئامۆژگاری کوڕەکەی دەکرد وتی، ڕۆڵە با هەموو باوکێک ببین بە لوقمان بۆ مناڵەکانمان وتی، ڕۆڵە، اوصیک بخلال، لەگەڵ خەڵکا مڕوموچ مەبە، لەگەڵ ناسراوەکانتا ماچ و موچ بکەی عەیبە، لەگەڵ هەموو خەڵکا کراوە بە. خۆشەویستیت قەی ناجیابێ، چونکە جێگەی خۆشەویستی دڵە، بەڵام ڕووکرانەوەت، تەوقەکردنت، سڵاوکردنت لەگەڵ خەڵک ئەبێ وەکو یەک بێ. دوور و نزیک، وامسک جهلک عن الکریم واللئیم، نەزانی و نەفامیت، عادەتەن ئینسان هەڵچوونی هەیە، تێکچوونی هەیە، ئەڵێ لەگەڵ پیاوی کەریما چۆن موعامەلە کەی، لەگەڵ پیاوی لەئیم و دوو لە ڕوێوە نامەردیشا هەروا مامەڵە بکە، محاولە بکە لەگەڵ ئەویشا خراپە نەکەی، لەگەڵ خراپەکارا خراپە نەکەی، لەگەڵ ناکەسان چاکە بکە بەرامبەر بە خراپە ئەو خولقە خولقی شاهی لەولاکە ئەوە قسەی پێغەمبەر و کاری پێغەمبەرە واحفظ اخوانك براکانت بپارێزە چ برای باوک و دایکی بێ چ برای ئیمانی بێ چ برای ئینسانی بێ بیان پارێزە پشتیان بەرمەدە وتیان خەسۆکە وای پێ وتووی، خەزوورەکە وای پێ وتووی، کوڕەکەی مامە وای پێ وتووی، کورە ژنەکە وا باسی کردووی، براژنەکە وا باسی کردووی، براکەت، فڵان فڵان، مامۆستا فڵان وا باسی کردووی، چەند کەس بەمە تووشی موسیبەتی گەورە بوو، خەڵکی کوشت، خەرمانی سووتاند، زەرەری گەورەی دا، چەند شەڕ لە بەینی حیزبەکانی کوردستانا لە سەر قسەیەک دروست بوو کە بە دواچوونیان بۆ نەکرد بە بە لە گوێ کردنی فتبینو ان تصیبو قوما بجهالە. هەر ڕۆژەی بەزمێک لەم وڵاتە دروست ئەبێ فیتنەیەک قسە ئەهێنێ و قسە ئەبا دوایی ئیتر ئەبێ دوو عەشیرەت و دوو لایەن و دوو دەستە بکژێن بە یەکا و خوێنی کۆمەڵێک گەنجی ئەم میللەتە بڕوا دوای چەند ساڵێک ئاشتاوایی ئەکەن و ماچ ماچێنێ ئەکەن و لەوەچێ گەورەکانیش بڵێن ئێمە لە هەموو کەسێ بێ گوناحترین. کل صغیر و کبیر مستطر هەموو بچوو گەورەیە نووسراوە بچووک بێ یا گەورە هەمووی نووسراوە هەمووی ئەوەی مەسئول بێ لە عەشیرەتێ لە حیزبێ لە حکوومەتێ بەرپرسیارێتی بەقە و هەموو ئەندامانی ئەو حکوومەتە و ئەو عەشیرەتە و ئەو حیزبە لە گەردنیایەتی لەبەر خوا ئەیوەسێنن ولیکن اخوانک من اذا فارقتهم وفارقوک لم تعبهم ولم یعیبوک وتی ڕۆڵە ئەزانی با کێ براو بێ لوقمان وتی ئەزانی با کێ براو بێ ئەوانە براو بن ئەگەر لێیان جیا بویتۆ دوور کەوتیتۆ تۆ چوی بۆ شوێنێ و ئەوان چون بۆ شوێنێ لەوێ باسی عەیبەکانیان نەکەی ئەوانیش باسی عەیبی تۆ نەکەن ئەوە براو بێ لەڕوو یەکتری کڕاندنەوە لەپاش ملە پوکاڵاو لەیەکتری گرتن و قسەی خراپ وتن ئەمە سیفەتی مونافق و شەیتان و زڕێتەکەیەتی ئایا هۆکار چیە بۆ ئەوەی کەسێ دوو زمانی بکا یەکەم ارادە سوء بالمحکی عنه ئەو کەسەی کەوا قسەکەی ئەڵێ و فڵانە کەس وای وت ئەیەوێ زیانێکی پێ بگەیەنێ ڕقێکی لێیەتی لە ناخ یا شتێ هەیە قسەیە دروست ئەکا بۆ ئەوەی تووشی زەرەر بێ بیکوژن بیگرن خەرمانەکەی بسوتێنن بەن لە مناڵەکانی المهم زەرەرێ دوو لە ڕوێیەوە ئینسانی فیتنە وەکو کەری دێز وایە تۆپینی خۆی و زەرەری ساحێبەکەی هەوێ ئەویش هەر ئەو زەلامە زەرەرەکی بەر بکەوێ ئیتر لێرەوە میسراحەتەکا ئاس ئا چی پێڵێن ئاسوودەی ڕۆکاتە دڵ و دەروونی خوا پەنامان با خوا وا لە خوایە وامان لێ نەکەی بە زەرەری خەڵک دڵشاد بین ئاسوودە و ئارام بین ئەوە یەک دوو الحب للمحکی له بەلای خۆیەوە لەوانەیە سەبەبەکە ئەم کەسە قسەکەی بۆ ئەگێڕێتەوە ئەڵێ فڵانە کەس وای پێ خۆشی ئەوێ پیاوەتی خۆی بۆ ئەمە دەرەقا بۆیە دوو زمانی ئەکا ئەمە شەر غەڵەتە سێیەم الفرح بالخوض فی الفضول یا هەر نا هەر لەوانەیە تەبیعەتی وابێ حەزی لەوە بێ هەرچ قسەیە بکرێ لە بازاڕا ئەم دەمی تێخا و بیهێنێ و بیبا بەعزێ کەس هەر تەبیعەتیان وایە و حەزیان لەو لەو بەزمەیە چۆن معامەلە بکەین لەگەڵ کەسی دوو زمانە؟ کەسێکی دوو زمان لە گەڕەکەکەمانە، لە مزگەوت و لە ماڵەکەمانە، لە حیزب و لە حکومەتەکەمانە، لە عەشیرەتەکەمانە، لە دایرە و دوکانەکەمانە ئەگەر هەبوو چۆن معامەلەی لەگەڵا بکەین؟ ئەبێ ئەو کەسەی قسەیەک و بۆیە نێڵێ فڵانە کەس وای پێ وتووی. وەک موسڵمان ئەبێ بەدواچوون بکەی بۆ قسەیە بڵێی وەرە با بڕۆین بۆ لای فڵانە کەس بزانم وای پێ وتوم بزانە یە لەگەڵتا ئیمامی عەلی پیاوێ هات بۆ لای وتی فڵانە کەس قسەی پێ وتوی وتی تۆ ئەو قسە و پێ وتوم ئەو قسەی پێ نەوتم وتی قوربان چۆن وتی ئەو لە ماڵی خۆی جنێوی پێداوم قسەی پێ وتم من نازانم بەس کە تۆ ئەی گێڕیتەوە تۆ قسەکە و پێ وتوم تۆ سەبەبی تۆ جواب بڵێ بە خەڵکی بەڕێز ئەگەر یەکێ وتی فڵانە کەس جنێوی پێ داوی، قسەی پێ وتوی، بڵێ تۆیت ئەو قسەم پێ ڵێی، ئەو پێی نەوتووم. یا پێی بڵێ با بڕۆین بۆ لای بزانم وایە. شێخ حەسەنی بەسری، ڕەحمەتی خوای لێ بێ، یەکێ هاو بۆ لای، وتی فڵانە کەس قسەی پێ وتوی. وتی بە چیا بزانم؟ وتی بەرێ وەڵا وتویەتی. وتی ئەگەر ڕاست بکەی، ئەگەر ڕاست بکەی، لە سەدا سەد ڕاست بکەی، یا ئەڕۆیت؟ وتی وەڵا ئەڕۆم ئیجازەم بە ئەی قوربان سەری لە خشەوە دەرچوو ئەزانن ئەی ئەگەر یەکێ هاوبووە لای تۆ وتی وەڵا فڵانە کەس وای وتووە یەکسەر تۆش ئاو تاقم تفەنگم بۆ بێنن ئادەی کوڕی عەشرەت کوێنم کەون وەڵا خۆو ببەسی و بڕۆی و گرمە گرم و تەقە لەم ماڵەکە بەی و تەقە بکەی بەو سەربانەکا و ئینجا خەرمانی ئەم بسووتێنی و ڕێگە بەو بگری و سەیتەرە دانی و ئەو کاتە ئاوای لێیە کە وڵاتەکەمان لێی هاتووە دنیا بێ بە جەهەنم خوا پەنامان با. نابێ باوەڕ بکەی بە دوو زمان و قسە هێنەر با برایشو بێ با مەلایش بێ با شێخیش بێ با مەسولی حیزبەکەیشو بێ نابێ بڕوای پێ بکەی چونکە فاسقە خوا ئەفەرمێ فاسقە دووهەم ئەبێ بچی بە گژیا بڵێی خوا ئەمیشەی تۆی پێ ناخۆشە خوا عاجزە لەم کردەوەی تۆ سێیەم ئەبێ لەبەر خوا ڕقی لێی بێ چونکە خوا ڕقێتی لێی چوارەم ئەبێ گومانت بەرامبەر ئەوەی وتی فڵانەکس قسەی پێ وتی بەرامبەر بەو گومانی خراپ و بۆ دروست نەبێ بڵێی قسەی وا ناکا پێنجەم ئەم قسە هێنا هێنەرە پاڵی پێوە نەنێ جاسوسی بکەی بڕۆی خۆو داگری یا کەسێ بنێری بزانی ئەرێ شتێکی وا بۆیان نا ولا تجسسو قورئانە فەرمێ شەشەم تۆ خۆت بۆ خۆت ڕازی نەبی قسە هێنان و قسە بردن پیشەو بێ بۆ خەڵکیش ڕازی نەبی و لێی قبوڵ نەکەی با لێرا بوەسم نیوەی بابەتەکە ماوە چونکە زۆر هەڵەگرێ بەڕێزان مەحکەمەکان گیریان خواردووە بە دەست فیتنەوە لیژنەکانی فتوا گیریان خواردوە بە دەست فیتنەوە مامۆستایانی ئاینی و خێرخوازان و موسڵیحان گیرمان خواردوە بە دەست قسە هێنان و قسە بردنەوە جاری وا هەیە حەو سەعاتی ڕێک قسەم بۆ پیاوێ کردووە توێتی وەڵا فڵانە ژن وای وتووە مەلا سفر هیچ بەدەسەوە فڵانە پیرە ژن وای وتووە ئەو دراوسێمانە وای وتووە. وەڵا لە نقلاتەکا سایقێ وای وتووە. دیقەت دەدەی چۆنە؟ یانی کەلامی خوا، کەلامی پێغەمبەری خوا، کەلامی عولەما، هەمووی زەربی سفر ئەکرێ، چونکە وەڵا فیتەرێک، سایقێک، ژنێک، ڕێبوارێک وای وتووە خوا پەنامان با. بۆیە هەوڵبەین. خۆمان لەم دەرد و دیاردەیە بپارێزین بەین خۆشکەین بەین تێک نەدەین خوا لە گوناهی من و ئێوەش خۆش بێ خوا عاقیبەتمان خێر بکا خوا ئیسڵاحی حاڵمان بکا خوا سەرکەوتوو سەرفەرازمان بکا خوایە ئەم وڵاتە پڕ لە ئارامی و ئاسایش کەی پڕ لە خێر و بەرەکەتی کەی خوایە دەسی خێر بەهێز کەی دەسی شەڕ کۆتا کەی خوایە نەخۆشەکان شیفا بدەی خوایە نەخۆشەکان شیفا بدەی خوایە نەخۆشەکان شیفا بدەی خوایە لە مردوەکانمان خۆشبی خوایە ئیسڵاحی حاڵمان بکەی بەڕێزان من زۆر باشم ئەو کەناڵ و سایتە ئەنتەرنێتیانەی باسی نەخۆشیەکەی منیان زۆر بە ناڕەحەتی کردبوو زۆرێک لە خزمەکانم ناوێرن بێن بۆ لام دوێنێ کۆمەڵی میوانم هاتبوون لە سەی سایق و پێنجوێنەوە ئەیانۆ ئەمە تۆی ئەڵێی ئەگەڕێی؟ وتم وەڵڵا یەک سەعات لە جێگا نەکەوتووم هەموو ڕۆژێ خەریکی ئاودێران و سوڵح و تەعزێ و ئەوانەم ئەی وتیان ئەم دەنگ و باسە چیە؟ وتم وەڵڵاهی نازانم ئەوە ئەوە خەڵکە وای لێ ئەکا من وتوومە دکتۆر وتوویەتی قسە مەکە دەنگ بەرز مەکەرەوە تووڕە مەبە منیش وازانم شایەتیم بۆ دەن خوتبەکانم تۆزێ فەرقی کردووە نیە وانیە توڕە بوونەکان کەم بووەتۆ و ئینجا تۆزێکیش کورت بوونەتۆ ئیتر ئەوەیتە کۆتایی پێ هێنم خوا لە گوناهی من ئێوەش خۆش بێ خوا عاقیبەتمان خێر بکا جا ئەو سایتانە داوایان لێ یەکەم بە پێچەوانەوە بڵێن مامۆستا زۆر باشە الحمدللە یەک وتاری جمعەم نەفەوتاوە و الحمدللە هەر بە ڕێزێکیش دوعای خێری بۆ کردووم خوای گەورە بە هەزار قات جەزای باتەوە سوپاسی هەمووتانەکەم بۆ خەمخۆریتان بۆ دوعا خێرەکانتان